قۆستەنتینی مەزن لە قەڕە سەد و هەژدە دوو سەد و هەژدای زەینی هەتا سێ سەد و سی و حەوتی زەینی قوستەنتینی مەزن دامەزرێنەری ئیمپراتۆریەتی دیان لە ڕۆما بوونی بەدیان و هاندان بۆ گەشەپێدانی، کارودۆخێکی باڵا و پێشەنگی گێڕا لە گۆڕینیدا. لە تیپێکی ئایینی چەوساوەوە، کردیە ئایینێکی بەهێز و زاڵ لە سەرانسەری ئەوروپادا. ساڵی سێ سەد و هەشتا ی زایینی لە شاری تیسۆس لەدایکبووە کە ئێستا بە یۆگسلافیا ناودەبرێ. باوکی ئەفسەرێکی گەورە و بەیارا بووە لە سوپادا. سەرەتای ژیانی لە شاری نیکۆمیدیا گوزەران دەکرد. ئەو شارەی کە دیکۆلیتانی شاشان کۆشکێکی تیا کردبوو بۆ خۆی. لەو دەمەی کە دیکۆلیتان لە تەختی شاشانی هاتە خوارەوە، کۆستانتینۆس باوکی کۆستانتین فەرمانڕەوای هەرێمەکانی ئیمپراتۆریەتی ڕۆژئاوای ڕۆمانی دەکرد. لە دوای ئەو ساڵەدا باوکی مرد، ئیدی کۆستانتین بە یارمەتی سوپاکەی باوکی بووە جێنشین. بەڵام لەو گۆڕانەدا زۆر لە سەرکردەی بۆ پەیدا بوو داوای تەختیان دەکرد. ئەم ناکۆکییە جەنگی گەلی خۆش کرد. تا لە ساڵی سێ سەد و دوازدە ی زایینیدا کۆتایی پێهات بە زاڵبوونی کۆستانتین بەسەر دوا دوژمنانی لە کارزارێکدا نزیک بە ڕۆما. ئا بەم چەشنە بووە فەرمانڕەوایەکی بێ هاوتا لە ڕۆژئاوای ئیمپراتۆریەتی ڕۆمانیادا. بەشەکەی تریشی لە ژێر دەسەڵاتی لیسینۆس شاناوێکدا بوو. لە ساڵی سێ سەد و بیست و سێ ی زایینیدا هێڕشێکی بەهێزی بردە سەر لیسینۆس و توانی زاڵ بێ بە سەریا. ئیتر لەو دەمەوە بووە تاکە شاشانی ڕۆمانی تا مردنی لە ساڵی سێ سەد و سی و حەوت ی زایینیدا. زۆر بە تەواوی مێژووی بە دیان بوونی نازانرێ. بەڵام ئەوەی کە دەیگێڕنەوە، ئێوارەیەک لە کارزاری پردی ملیڤاندا خاچێکی ئاگرین بە ئاسمانەوە دەبینێت. لەگەڵ ئەو خاچەدا چەند تیپێکی ئاگرین بە نووسراوی دەبینێت دەڵێت، ئابەم خاچە هەر سەر دەکەویت. ئیتر لەو کاتەوە کوستەنتین دەبێتە دڵسۆز و لایەنگیری ئایینی دیان. یەکەم کاریشی کە پێی هەستا ئەوە بوو فەرمانێکی شاشانی میلانی دەرکرد و ئایینی دیانی کردە ئایینێکی ڕەوا و ڕێدار. بەو فەرمانە ئەو زەوی و سامانەیشی گەڕانەوە بۆ کەنشتە، کە لە سەردەمی چەوسانەوەی دیانەکاندا شاشانەکان کاتی خۆی زەوتیان کردبوو. ئنجا بڕیاری دا کە ڕۆژی یەکشەممە دابنرێ بە ڕۆژی خواپەرستن. ئەو فەرمانە لایەنێکی گرنگی تریشی هەبوو، ئەویش چەوسانەوەی جولەکەکان بوو کە چەند سەدەیەکی لە دوای خۆی خایاند لە ئەوروپادا. قۆستەنتین وە نەبێت زۆر بە سەرسەخت و پەڕگیرانە ئایینی دیانی کردبێتە ئایینی ئیمپراتۆری، بەڵکو تەنها ئەوەی کە زیاتر دەیکرد و پێی هەڵدەستا، هانی وەڕاڕ و گەشەپێدانی ئەدا. هەر لە سەردەمی فەرمانڕانیشی دیار و ئاشکرا بوو کە ئەوەی دیان بوایە کاری بەرزی دەدرایە لە کاروباری میریدا و مافی تایبەتی دەدرایە سڕڕای ئەوەیش کە لە سەردەمیدا چەندین کەنشتە کرایەوە و دروست کرا وەک ئەوەی لە شاری لەت بە ناوی کەنشتەی لانکەوە کەنشتەی ئاخێزە لەسەر ئەم وشەیە پەڕاوێزێک هەیە کەنشتەی ئاخێزە کەنیسەتل قیامە کۆتایی پەراوێز لە قودس. بونی کۆستانتین بە یەکەمین شاشانی دیانی ئەوەی بەسە کە ببێتە یەکێ لە ناودارانی ئەم لیستەیە. پتر لەوەیش شاری بیزەنتی دروست کرد. فراوانتری کرد و ناوی نا کۆستانتینا. لە دواییشدا کردیە پایتەختی خۆی و بوە گرنگترین و گەورەترین شار لە جیهاندا. ئەم شارە هەر بە پایتەخت مایەوە تا ساڵی هەزار و چوار سەد و پەنجا و سێی زایینی و بۆ سەدان ساڵێکیش بە پایتەختی ئیمپراتۆریەتی عوسمانلی مایەوە. کوستانتین لە مێژووی کەنشتەدا دۆخێکی زۆر گرنگی گێڕا. ئەوە بوو ئەنجومەنی نیقیەی دامەزراند بۆ چارەسەرکردنی ئەو ستێزە و ناکۆکیە ناوخۆییانەی کە لە کەنشتەدا پەیدا دەبوو. کاری ئەم ئەنجومەنە کە خۆیشی ئەندامێکی کارا و چالاک بوو تیایدا، دانانی ڕێبازگەی نیقیە بوو کە لە دواییشدا بووە ڕێبازگەی ئەرثەدۆکسی لە کەنیشتەدا. لەوە گرنگتر ئەوە بوو کە چەند قانونێکی شارستانی دەرکرد بۆ چەند پیشەگەریەک کە ئەویش دەبێ بە وەچەزایی بڕوات وەک نانەوایی و کوشتیاری. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە، کوشتیاری واتە قەساب. کۆتایی پەراوێز. واتە کوڕەزا لەسەر ئەو پیشەیە دەمێننەوە کە لە باوکیانەوە بۆیان ماوەتەوە. هەروەها قانونێکی تریشی دەرکرد بۆ وەرزێران و کەشتیاران کە نابێت زەوی بەجێبهێڵن، ئەمەیش وای لەوانە کرد کە پابەندی زەوی بن و پێوەی ببەسترێنەوە. ئاکامی ئەم قانونەیش بووە هۆی دەرکەوتنی ڕژێمی دەرەبەگایەتی لە ئەوروپادا. کۆستەنتین لە کاتی سەرەمەرگیدا ڕایسپارد کە داشۆر بکرێت. هەرچەندە بەر لەوەیش بە ماوەیەکی کەم باوەڕی بە ئایینی دییان هێنابوو، کەچی لەگەڵ ئەوەیشدا زۆر دڵڕەق بوو، ئەوەیش لەبەر چەند هۆیەکی نەزانراو. ئەڵێن ئەوەندە دڵڕەق بوو ژنەکەی خۆی و کوڕە گەورەکەی لە ساڵی سێ سەد و بیست و شەش ی زایینیدا لە سێدارەدا.